فبشره بعذاب الیم. ئەوانە کەسانێکن کاتی ئایەتی فەرموودەی ئێمەیان بەسەرا بخوێنرێتەوە پشت هەڵەکەن و فیزیان ناهێنێ گوێی بۆ شل بکەن وەک بڵێی گوێیان لێ نەبووبێ وەک بڵێی گوێیان گران بێ ئەوانە مژدەی سزایەکی سەختیان بدەرێ. خوا ئاسمانەکانی دروست کردووە بێ کۆڵەکە گەلێکی وا ئێوە بە چاو بیان بینن و چەندین کێوی بەرزی لەسەر ئەرز دامەزراندووە بۆ ئەوەی ئەرز لار نەبێتەوە پێتانەوە و تووشی زیان ببن و لە هەموو جۆرە گیانلەبەرێکی تێدا بڵاو کردۆتەوە کە پێیدا بڕوا و ئاومان لە ئاسمانەوە داباراندووە و بەو ئاوە لە هەموو جووتە جۆرە گیایەکمان تێدا ڕواندووە کە بە سوود و بەخشندەن بۆ ئێوە و ژیانی ئێوە. ئەمەی باسم کرد ئەوەیە کە خوا دروستی کردووە. دەسا ئێوە بێن بیخەنە بەرچاوم ئەوانەی ئێوە لە خوا بەولاوە ئەیان پەرستن چیان دروست کردووە؟ دیارە هیچیان دروست نەکردووە و نایشتوانن هیچ دروست کەن، بەڵام ستەمکاران لە گومڕاییەکی ئاشکرا و دیاردان. وَلَقَدْ آتَیْنَا لُقْمَانَ الْحِکْمَةَ أَنِ اشْکُرْ لِلَّهِ. باسی ئەوە بکە کە وێڵ و کەماڵ و حیکمەت و زانیاری باشمان بەخشیبوو بە لوقمان و تێمان گەیاندبوو کە سوپاسی خوا بکا و هەر کەسیش سوپاسی خوا بکا قازانجی سوپاسەکەی بۆ خۆی ئەگەڕێتەوە و هەر کەسیش کافر بێ و دان بە نیعمەتی خوادا نەنێ خودا پێویستی بە کەس نییە و شایانی حەمد و سەنا بۆ کردنە. جیابوونەوەی لەسکی دایکی بە لەدایکبوونی و لە کۆش و بەرمەمکانی بە بڕینەوەی لە شیر لە دوو ساڵایا ڕامان سپاردووە کەوا بەرامبەر بەم ئازار و ئەزیەتەی دایکت لەگەڵتی کێشاوە سوپاسی منیش و باوک و دایکیشت بکە و سەرەنجامیش دێیتەوە بەر دەستی خۆم پاداشی یا سزای کرداری دونیات ئەدەمەوە. ئەگەریش هەوڵیان لەگەڵ دایکەوە هاوبەشم بۆ دابنێی و شتێکی وا بکەی بە هاوبەشم کە هیچی لێ نازانی، ئاخۆ بۆ ئەوە ئەشێ ببێ بە هاوبەشم؟ بە گوێیان مەکە و هاوڕێتییان بکە لە دونیادا بە هاوڕێتییەکی باشی وا شەرع پێی ڕازی بێ و شوێنی ڕێی ئەو کەسانە بکەوە کە گەڕاونەتەوە بۆ لای من پاشانیش گەڕانەوەتان بۆ لای منە و جا منیش خەبەردارتان ئەکەم لە دونیادا چیتان کردووە و پاداشتی کردەوەتان چییە. ڕۆڵە ڕاستیەکەی ئەوەیە ئەگەر چاکە یا خراپەی ئادەمیزاد بە قورسایی دەنکە تۆوە خرتەلەیەک بێ لە ناو تاشە بەردێکا بێ یا لە ئاسمانەکانا بێ خوا ئەیهێنێ بۆ مەیدانی لێپرسینەوە خوا ناسکە زانستی ئەگاتە هەموو شتێ و خوا لە هەموو شتێ ئاگەدارە. ڕوی خۆت وەر مەچەرخێنە لە خەڵک کە فیزت نەهێنێ ڕویان تێ بکەی و قسەیان لەگەڵ بکەی و بە فیز و خۆ پەسەندیەوە بەسەر زەویدا مەڕۆ بێگومان خوا خۆشی نایەت لە هیچ کەسێکی خاوەن فیز و دەعیە و شانازی بەخۆوە کردوو. واقصد في مشيك واغضض من صوتك. ئێوە نابینن خوا هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە هەمووی بۆ ڕام کردوون و نیعمەتی خۆی بەسەرتاندا بڵاو کردۆتەوە بە ئاشکرا و بەنهێنی؟ لەناو ئەم خەڵکەدا کەسانی وا هەن ئەکەونە دەمەدەم کردن لەبارەی خواوە بێ ئەوەی بۆ خۆیان هیچ بزانن یا لە پێغەمبەرێکەوە شتێ فێر بووبن یا کتێبێکیان لە خواوە بۆ هاتبێ بەرچاویان ڕوون بکاتەوە. وإلی اللە عاقبة الأمور. هەر کەسێ ڕووی خۆی وەرچەرخێنێ بۆ لای خوا و کاری خۆی بداتە دەست ئەو و کار و کردەوەی چاک بکا، ئەوە دەستی بە دەستەگیرەیەکی توند و پتەو و نەلەقیوەوە گرتووە و سەرەنجامی هەموو کارێکیش بۆ لای خوا ئەگەڕێتەوە. ئەگەر هەرچی دار و درەخت لە زەویدا هەیە هەمووی قەڵەم بێ و دەریایش هەمووی مەرەکەب بێ و حەوت دەریا لە دوایەوە یارمەتی بدا و بچێتە سەری، هێشتا وشەکانی خوا تەواو نابن بەو قەڵەم و مەرەکەبانە بنووسرێن. بەڕاستی خوا خاوەن عیززەت و خاوەن حیکمەتە. ما خلقكم ولا بعثكم إلا كنفس واحدة. ان اللە سمیع بصیر. نە دروستکردنی ئێوە و نە زیندووکردنەوەتان پاش مردن وەک دروستکردن و زیندووکردنەوەی یەک کەس نەبێ نییە، واتە دروستکردن و زیندووکردنەوەی پاش مردنی هەموو ئادەمیزاد لای خوا هەر ئەوەندەی دروستکردن و زیندووکردنەوەی یەک کەسی تێچێ، تۆ نابینی خوا شەو ئەبا بەناو ڕۆژا و ڕۆژ ئەبا بەناو شەوا و ڕۆژ و مانگی ڕام کردووە هەر کامیان تا ماوەیەکی دیاری کراو هاتوچۆ ئەکا و خوا بەڕاستی ئاگەدارە لە هەموو کار و کردەوەیەکتان. ذلک بأن اللە هو الحق. مختار کفور. ئەو خەڵکەی بە کەشتی هاتوچۆ بەناو دەریادا ئەکەن ئەگەر شەپۆلێکی ئاو لە دەریادا بێ بەسەریانا و دایان بگرێ و وەک هەور بە ڕا سەریانەوە بێ لە خوا ئەپاڕێنەوە و عیبادەتیان بۆ خوا بێگەرد دەبێ و کەس ناکەن بە هاوبەشی کە ڕزگاریشیان ئەکا و ئەیانگەیەنێتە وشکان هەندێکیان لەسەر ڕێگەی ڕاستی خوا بە یەکزانین ئەمێننەوە و خەڵکینە، خۆتان لە نافەرمانی خوای خۆتان بپارێزن و لەو ڕۆژە بترسن کە هیچ باوکێ لەو ڕۆژەدا دادی کوڕی خۆی نادا و هیچ ئەولادێ سوودی هیچی بۆ باوکی نابێ نە کەم و نە زۆر. بەڕاستی ئەو گفتەی خوا داویە ڕاستە و دێتە دی و کەواتە با ژیانی دونیا بایی و غەڕڕاتان نەکا و شەیتانی ئینسان خەڵەتێن واتان لێ نەکا لە خوا بەلەسە ببن و دەست بدەنە بێفرمانی و گوناه کردن. جابری کوڕی عبداللە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ وتی، پرسیار کرا لە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم، کام نوێژ باشترینە؟ فەرمووی، زۆر مانەوە و قورئان زۆر خوێندنەوە. خولاسەی تەفسیری نامی، خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عبدالکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.